بەرنامەی بگە بە کاروانی ساڵحان خۆری تەمەن وا خەریکە هێواش هێواش بەرەو ئاوابوون مل دەنێ تاف و شەوگار عبای ڕەشی بەسەر ڕووتاندا نەهێناوە و تارمایەکان نەبوونەتە هاو بەشی ڕێت وەرە و دەست خەباوەشی خۆر وەرە و تاوێ لەگەڵماندا مەینەتیەکانی ژیان جێ بێڵە و هاوسەفەری کاروانمان بە کات درەنگە و تەمەن فریای ڕێ ناکەوێ لەگەڵمان بە و بگە بە کاروانی ساڵحان بگە بە کاروانی ساڵحان ڕۆژاناک دێتە خزمەتان لە نووسینی سلام و ڕحمەتی خی پەروەردگاتان لەسەر ویسەرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا جارێکی تر بەوەی بەڕێز و خۆشەویست گەیشتینەوە لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان بە پشتیوانی خی گەورە گەیشتین بە بەشی پێنجەمی کتێبەکەمان مزگە و جێژوانگەی ساڵحانە ڕێز و حرمەتی مزگەوت لای پیاوانی ساڵح مزگەوت لە بەرنامە ئیسلامدا گرنگێکی ئەو تۆی هەیە کە بە پلەی یەکەم دێ پێغەمبەری ئیسلام سەل الله عليه وسلم ئەم گرنگێ مەزنەی شوێنەواری مزگەوتی بەکردەوە نیشانی هاوڵە بەڕێزەکانی داوە بەوە نیشانی هاوڵانی داوە کە لەگەڵ گەیشتنی بە شاری مەدینا یەکەمین ئیشێکە پێی هەستا دروستکردنی مزگەوت بوو ئەو کەسانە مزگەوتەکانی پەروەردگار ئاوەدان دەکەنەوە کە باوەڕیان بە خوا و بە ڕۆژی دوایی هەیە ساڵحان ڕەحمەتی خوایان لێبێ مزگەوتیان زۆر خۆشویستە و کاتە بۆش و بێکارەکانیان لە مزگەوتدا بەسەر بدووە ڕقیان لە گەڕانی بازار بووە مەگەر بۆ کڕینی پێداویستی چونکە خۆشویستترین جێگا لە لای پەروەردگار لەسەر زەوی مزگەوتە ئەبو هوڕەیرە خوای لێ ڕازی بێ لە پێغەمبەرەوە صلی الله علیه وسلم دەگێڕێتەوە کە فەرموویەتی خۆشویستترین پارچە زەوی لە لای پەروەردگار مزگەوتەکانە و قێزەونترین جێگاش لای پەروەردگار بازاڕەکانە برا خوشکی ساڵحم کە مادەم بە تەمان ببنە ئەندامی کاروانە مبارەکەی ساڵحان دەی چاوێک لە گەورە پیا و ساڵحی ئیسلام بکەن عمەری کوری خەتاب خوای لێ ڕازی بێ نەزری کردبوو لەسەر خۆی هەموو ڕۆژێکی هەیی مزگەوتی دەڕازاندەوە و خاوێنی دەکردەوە و بۆن خۆشی دەکرد ئەی تۆ هەرگیز بە خیاڵتە هاتووە تەنها جارێک مسک و ماسحەیەک هەڵبگریت و مزگەوتی گەڕەکی خۆتان پاک و خاوێن بکەیتەوە عبدوڵای کوری عمر باسی باوکی ئازیزمان بۆ دەکات و دەفەرمێت عمر هەموو ڕۆژانێکی هەینی مزگەوتەکەی پێغەمبەری خوای ئاوەدان دەکردەوە و بە خاوێنکردنەوە بۆن خۆشکردنی هەر لەبەر ڕێزی گەورەیی و مزگەوتەکان بوو کە هاوڵان ئامۆژگاری یەکتریان دەکرد کە تا بۆتان دەکرێت لە ماڵەکانی خوادا بمێنەوە ئای برای ساڵحم هاتۆ بە خەیاڵتدا لە غەیری کاتی نوێژە فەرزەکان سەردانی ماڵەکانی خوادا بکەیت عبدڕازاق لە مسەنیف داهێناویەتی کە هاوڵی شارەزا و خوێندەواری پێغەمبەرمان سەل الله عليه وسلمە بوو دەردا خوای لە ڕازی بێ نامەیەکی نووسی بۆ سلمانی فارسی خوایان لە ڕازی بێ و پێی فەرموو ئەی برای مسلمانم با مزگەوت جێی حەوانەوە و هەوارگەر بێ چونکە لە پێغەمبەری خوان بیستوە صلى الله عليه وسلم کە فەرموویەتی مزگەوت ماڵ و جێ حەوانەوەی گشت لە خواترس و بە تەقواکانە خی ئەزەوەجەلیش بەوانەی مزگەوت ماڵیانە حەوانە و سۆز و بەزەی و پەڕینەوە لە پردی سیڕات بەرەو ڕەزامەندی خۆی بۆ مسۆگەر کردوون ئەی برا و خوشکی ساڵحم ئەزانن بێ ئاگایی و خۆخەڵەتاندن لە خوا لە چیەوە سەرهەڵدەدات؟ ئەم وەڵامە لە کوڕە گەورە ژیر و خواناسەکەی عەلی کوڕی ئەبو تالیب و خەلیفەی پێنجەمی ئیسلام وەربگرن ئەمیری باوەڕداران و ئامۆزای نازدارەکەی سەروەرمان عەلی کوڕی ئەبو تالیب خوای لە ڕازی بێ ڕۆژێک لە کوڕی گەورەی خۆی حەسەن دەربارەی غەفڵەت و بێ ئاگایی دەپرسێت ئەویش لە وەڵامدا دەفەرموێت پێبڕین لە مزگەوت و وازهێنان لە نوێژی جەماعەت و هەروەها جۆڕالیکردنی کەسانی گەندەڵ و خراپەکارە ساڵحان زۆر دڵخۆش و فەڕەحان دەبن بە هاتن بۆ مزگەوت و مانە و دانیشتن و خەوتن لە مزگەوتدا چونکە برای ساڵحم هەموو چرکەیەکی بوونت لە مزگەوتدا بە چاکە و بەنداتی بۆت دەنووسێت و جا دەستم بەدامێنت نەیگۆڕیتەوە بە بازار و چایەخانە و پارک و بەردەمی شاشەی تەلەفزیۆن و بەردەم کۆمپیوتەرەکەتەوە بڕوانە ڕەبیعی کوڕی خەیفەم ڕەحمەتی خۆی لێبێ چوانەیەکمان پێ دەڵێتەوە لەم بارەیەوە بشری حافی ڕەحمەتی خۆی لێبێ دەربارەی ڕەبیعی کوڕی خەیفەم دەڵێ جارێکیان فەرمووی من بە چۆلەکەکانی مزگەوت زیاتر دڵخۆش و مەسرورم تا بە ماڵ و منداڵەکانم جا ساڵحان پەروەردەی ناو حەڕەمی مزگەوت بوون و لەوێ قورئانیان خەتم کردووە و پایەکانی ناو مزگەوت شایەتی ئەو ڕاستیان بۆیان دەی با من و تۆش هەمان ڕێگا بگرینە بەر تا کاروانی ساڵحان بێ کاروانچی نەمێنێتەوە و بەردەوام بێت جعفر دەڵێ لە سابیتی بەنانین بیست دەی فەرموو لەم مزگەوتە گەورەیەدا هیچ گۆڵەکەیەک نەماوە کە لە بنیدا قورآانم خەتم نەکرد بێت و لە سایدا تێر نەگریابم هەر لە بابی خۆشەویستی ماڵی خوای گەورە پیاو ساڵحێکی تری ئیسلام کە ناوی مسعیری کوڕی کەدامە و وانەیەکی زۆر کاریگەری تر پێشەشی هەوادارانی ماڵی خوا دەکات و دەڵێت کاتی چوونە مزگەوت گریاوە و کاتێکیش هاتۆتە دەرەوە گریاوە دڵی پڕ بووە مسئری کوری کودام ڕەحمەتی خوای لێبێت دەفەرمێت لەبەر خاتری دایکم نەبوایە کە پێویستە بچم بۆ خزمەتکردن و سەردانی هەرگیز لە مزگەوت نەدەهاتمە دەرەوە مەگەر بۆ کارێکی زۆر پێویست نەبوایە ئەم پیاوە ساڵحە هەر کاتێ بچواتە ماڵی خوا دڵی پڕ دەبوو دەگریا و هەر کاتێکیش لە مزگەوت بچواتە دەرەوە دووبارە دڵی پڕ دەبیەوە و دەگریا کاتێکیش لە مزگەوت دانیشتایە هەر دەگریا برا و خوشکانی ساڵحم ئەگەر بۆتان دەکرێت ببنە بانگبێژ یان خزمەتکاری مزگەوت بێ دوودڵی بیکەن ئەوە هەلێکە دووبارە نابێتەوە چونکە هەموو خەڵکی حەز بەوە دەکەن خزمەتی کۆشکی سەرۆکەمار بکەن و ببنە خاوێن کەرەوە و ببنە جاردەری پاشا ئەی من و تۆ لەگەڵ خوادا دەبێت چۆن بین عثمانی کوڕی عمران بۆمان دەگێڕێتەوە کە پیاو چاک و گەورە ساڵحی ئومەت سوێیدەی کوڕی غەفڵە ڕەحمەتی خوای لێبێت دەفەرموێت ئەگەر بمتوانیا و بواری ئەم بواە بمە بانگبێژی مزگەوتی گەڕک بێد و دڵی دەمکرد ئایا برای گوێگری بەڕێز و خۆشەویستم زانیوتانە کە مسلمان بە درێژایی ئەو ماوەی لە مزگەوت دەمێنێتەوە حیسابی نوێشکەری بۆ دەکرێت و لە نوێشدا تا دەڕواتە دەرەوە ئیتر با دارنیشی بێ یان خەوت بێت یان کتێب یان هەر کارێکی تری ڕەوا ئەنجام بدات حیسابی نوێژی بۆ دەکرێت ئەبوو هڕێبە خوای لە ڕازی بێ لا پێغەمبەری خواوە سل الله عليه وسلم دەگەڕێتەوە کە فەرمیەتی هەر کەسێ لە ئێوە لە مزگەوت بمێنێتەوە و چاوەڕوانی نوێژی بە کۆمەڵ بکات ئەوە حیسابی نوێژکەری بۆ دەکرێت کە مادەم لە بەرخاتری نوێژەکەی دڵنی نایە هەسێت و بچێتەوە بۆ ماڵ هەوادار و دۆستانی ماڵی خوا هەمیشە مزگەوت بە پاک و تەمیزی و خاوێن ڕادەکردن و لە ماڵەکانی خۆیان زیاتر پاک و تەمیزی دەپارێزن و ئەگەر توێکڵە گوڵە بە ڕۆژە یان هەر شتێکی تر بەسەر فەرشەکانەوە ببینن بێ دەنگ هەڵی دەگرن و دەیخەنە گریفانیان و دواتر لە دەرەوە فڕی دەدەن ئەگەر خۆیان پیسیان کرد بێ چی دەکەن یەزیدی کوڕی خەڵسی سەعد دەگێڕێتەوە و دەڵێ، جارێکیان ئەنەسی کوڕی مالیک خوای لێ ڕازی بێ لە مزگەوتدا بەڵغەمی کرد، بەڵام لە بیری چوو بیکات بە ژێر خۆڵەوە، گەڕایەوە ماڵەوە و لەوێ بیری کەوتەوە خێرا بەو تاریکیە چڵۆسکێکی گرت بە دەستیەوە و چوو بۆ مزگەوت و زۆر بۆی گەڕا تا دۆزیەوە و چاڵێکی قووڵی بۆ هەڵکەند و کردی بە ژێر خۆڵەوە. جا خوشک و برایانی ساڵحم، بەڕاستی بەڕاستی مزگەوت جێگەیەکی ئەوەندە دڵگیرە مەگەر دڵەکانمان ژەنگ و ژیوار گرتبێتی و دڵمان ڕەش بووبێتەوە ئەجینا دڵمان نابینە دەرەوە لی و سەفوانی زوهەیری لەم ئێوارە کۆڕەدا ئەم وانەیەمان فێر دەکات ئەبی عڵقەمەی مزەینی دەڵێ سەفوانی کوڕی سەلیمی زوهری لە مزگەوتەکەی پێغەمبەر نەدەچوە دەرەوە هەر کاتێ بوچایەتە دەرەوە بۆ کاری پێویستی دەستی دەکرد بە گریان و دەیفەرموو زۆر ئەترسم جارێکی تر نەگەڕێمەوە بۆ لای واتە بمرم ئەمەش مالیکی کوڕی دینارە ڕەحمەتی خۆی لێبێ وانەیەک فێری عشاقی مزگەوتەکان دەکات و بە وتەیەکی کورت تام و چێژی مانەوە لە مزگەوتدا بۆ تازە ساڵحان ڕوون دەکاتەوە مالیکی کوری دینار گەورە ساڵحی شاری بەسڕە ڕەحمەتی خوای لێبێ ڕوو دەکاتە هاوڕەکانی و خۆشەویستی مزگەوتیان تێدا دەڕوێنێت و دەفەرمێت ئەی برا شیرینەکانم بەخوا بەڕاستیمە ئەگەر میز بیهێشتایە هەرگیز لە مزگەوت نەدەچوومە دەرەوە خوشک و برانی ساڵحم بۆ ئەوەی کاروانی ساڵحان وەرت بگرن و لەگەڵ خۆیاندا بتبن هەر کاتێ بوویتە میوانی خوا و چوویتە یەکێ لە ماڵەکانی دەستم بەدامێنت جگە لە نوێژ و قورئان خوێندن و ذیکرکردن و ئامۆژگاری و وانەی بەسوود یان بیرکردنەوەی بێدەنگ هیچ وشەیەک لە کاروباری دنیای تێدا باز نەکەیت و چونکە دنیای دەرەوە مەجاری باشی تێدا بۆ باسی دنیا و سیاست و کاروباری وڵات و کڕین و فرۆشتن ئەوزاعی ڕەحمەتی خۆی لێبێ باسی پیاو ساڵحێک دەکات بزانین چۆن باسێکە چۆن بۆمان باز دەکات عقبەی کوڕی عەڵقەمە دەڵێ گوێم لە زانای گەورەی شام بوو ئەبو عەمری ئەوزاعی بوو دەربارەی عەبدە خواناس و ساڵحی شاری دیمەشق دەیفەرموو هەر کاتێک بچاتە ناو مزگەوتەوە ئیتر بە هیچ شێوەیەک شتی دنیایی باز نەدەکرد خوشکانی مسلمانمان لە بواری خۆشەویستی مزگەوتدا پێشەنگ بوون و بەکردەوە وانەی ئەوینداری ماڵی خۆیان بە تازە ساڵحان وتۆتەوە عەبدولعەزیزی کوڕی ئەبی ڕەواد ئەڵێ، کۆمەڵە حەجاج بەرەو شاری مەککەی پیرۆز کەوتنە ڕێ و ئافرەتێکیان لەگەڵدا بوو، هەموو جارێ و ئافرەتە دەیپرسی لێیان، ماڵەکەی پەروەردگارم لەکوێیە؟ ئەوانیش پێیان دەوت، هەر ئێستا دەیبینی پەلە مەکە، کاتێ لە دوورەوە مەککە دەرکەوت، وتیان ئا ئەوە ماڵی پەروەردگارەکەتە، ئەها دەیبینی ئەویش لە خۆشیاندا بەتوندی بەرەو کەعبە ڕای دەکرد و کاتێ گەیشت پێی ڕوومەتی خۆی نووسان پێیەوە و واللهی سەری هەڵنەبری تا گیانی پاکی سپارد و مرد هەزاران سڵاو بۆ گیانی پاکی ئەو خوشکە ئازیزە ئەی ئاشقانی کاروانی ساڵحان جا چ کوڕن چ کچن ئەگەر ئەتانێت ببن بە ئەندام لە ناو کاروانەکەدا باوەک گەورە پیاو ساڵحی ئیسلام ثابتی بە نانی بین ئەزانن ئەو چی دەکرد دەگوێ بگرن بۆ ئەم ڕیوایەتە حەمید دەڵێ، جار بە جار سەردانی ئەنەسی کوڕی مالیکمان دەکرد و سابیتی بەنانیشمان لەگەڵ خۆمان دەبرد بۆ لای و لە ڕێگا بماندا بە لای هەر مزگەوتێکدا ئەو لای دەدا و دوو ڕکات نوێژی تێدا دەکرد و پاشان بە خێرایی خۆی دەگەیاندەوە پەیمان جارێکیان ئەو بۆ هۆیەوە جێما و ئێمە زووتر گەیشتینە من خزمەت ئەنەس و ئەویش فەرمووی ئەوە سابیت کوانێ ئەوە سابیت کوانێ سابیت کەسێکە من زۆرم خۆش دەوێت برایانم دەستم بە دامێنتان بم بڕۆنە ڕیزی ئاوەدانکەران و ئامادەبووانی نوێژی جەماعەت چونکە زانی خی گەورە لەبەر ئەوان زەوی ژێرا و ژوور ناکات دەکوێ بگرە بۆ ئەم فرەرمودەی پێغەمبەرمان صلى الله عليه وسلم ئەنەسی کوڕی ماری خوای لێ ڕازی بێ دەفەرمێت لە پێغەمبەری خوام صلى الله عليه وسلم بیزدەی فەرموو خی ئەزەوەجل دەفەرمێت من نیاز دەکەم دانیشتوانی سەرزەوی لە ناوبەرم سزان بۆ دابارێنم بەڵام هەرکە دەڕوانم بۆ ئادانکارانی ماڵەکانم ئەوانەی یەکتریان خۆش دەوێت لە بەرخاتری من ئەوانەشی کە لە کاتی سەحەتدا داوای لێبرنم لێ دەکەن ئیترواز دە و نیازم دەهێنم و وازیان لێ دەهێنم ئەی یاران وەرن باوا بەستەی مزگەوتەکەی گەڕەچ خۆمان بین چونکە فریشتەکان وا باستە دەبن پێمانەوە دەیباجیە بگرین بۆ گەورە زانای تابعین سەعیدی کوڕی مسەیب بزانین چیمان پێ دەفەرموێت؟ ئەبو حازم دەڵێ، سەعیدی کوڕی موسەیب، ڕەحمەتی خوای لێ بێت دەیفەرموو، مزگەوتەکان کۆمەڵی دۆست و وابەستەیان هەیە، ئەوانیش کۆمەڵ و هاوڕێیان لە فریشتەکان هەیە، کە هەر کاتێ نێن بۆ مزگەوت و دیار نەبن هەواڵیان ئەپرسن و ئەگەر بزانن نەخۆشن سەردانیان دەکەن و ئەگەر پێداویستیشیان هەبێ بۆیان جێبەجێ دەکەن ئێمە چۆن بۆ ناو کاروانە مبارەکەی ساڵحان دەشین لە کاتێدا کە هاوەڵان ئەگەر لە جێ بگاراناتەوە یان لە کارێ بووی ناتەوە یەکەمین شوێن دەچوونە مزگەوتەوە و دوور کات نوێژیان دەکرد ئەی من و تۆ یەکسەر بۆ ماڵەکانی خۆمان ناگەڕینەوە زانای پابەرز ئامیری شعبی ڕەحمەتی خوای لێبێ کە زانایەکی حەقبێژ و شۆڕشگێڕ بوو دژی ستەمەکانی حەجاج، دەفەرموێت، هاوەڵان خۆیان لێ ڕازی بێ ئەگەر لە کارێک بوویناتەوە، یەکەمین جێگا بۆی دەچوون مزگەوتەکان بوو، ئایا بە تاریکی شەو ڕۆیشتووی بۆ مزگەوت، پێت هەڵکەوتبێت و سەرسمتت دابێت، دەی مژدەت لێ بێ ئەم فەرموودەیەت گرێتەوە. ئەنەسی کوڕی مالیک خوای لێ ڕازی بێ لە پێغەمبەری خواوە صلی اللە علیه و سلم دەگێڕێتەوە کە فەرموویەتی مژدە بدەن بەو کەسانەی کە لە تاریکایی شەواندا بەرەو ماڵەکانی خوا دەڕۆن بە دەستکەوتنی ڕووناکی زۆر تەواو لە ڕۆژی قیامەتدا کە ڕووناکی لەوێ دەستی کەس ناکەوێت و وەدان قسەیە برای مسلمانم ساڵح بوون وەرگتن لە زانکۆی ساڵحان نمرەی زۆر بەرزی دەوێ دەبێ هەموو هەم و غەم و بیر و هۆشمان لەلای مزگەوت بێ و مزگەوت گرنگ بێت لەلامان چونکە مزگەوت تاکە زانکۆیەکە بۆ بەرزی و هەڵکەوتنی مرۆڤەکان لە ژیاندا و تاکە مەوایەکیشە بۆ گەیشتن بڕازامەندی خوا و دەستکەوتنی بەهشت بۆیە خواناسی مەزن ڕەبی کوڕی خەیسەم تەنها هەواڵی مزگەوتی پرسیوە لە میوانەکانی سوفیانی کوڕی ئەوەینەر لە پیاوێکی هۆزی بەنی تەمیمەوە دەجێڕێتەوە کە دەڵێ چەند ساڵێک لە خزمەت ڕەبی کوڕی خەیسەم دابووم بە هیچ جۆرێ دەربارەی کاروباری ناوخەڵکی هیچی لێ نەپرسیوم مەگەر تەنها جارێک فەرمووی دایکت ماوە شارەکەتان چەند مزگەوتی تێدایە؟ کاروانی ساڵحان ئەو کەسانە وەرناگرێت کە پیر بوون و بەساڵاچوون وایان لێ بکات هاتوچۆی مزگەوت کەم بکەنەوە و زانای خواناس سوەیدی کوڕی غەفڵە دەستێکی قورسمان لەم بارەیەوە دەدات وەلیدی کوڕی علی لە باوکیەوە دەگێڕێتەوە دەڵێ سوەیدی کوڕی غەفڵە ڕەحمەتی خوای لێبێ پیر بوو تەمەنی گەیشتبووە 120 ساڵ کەچی هاتوو سۆی مزگەوتی واز لێ نەهێنا بوو لە ڕەمەزاندا و لە نوێژی تەڕاویحدا پێش نوێژی بۆ دەکردین ئەگەر مرۆڤ بە تەنها سەردانی مزگەوت بکات و لەوێ بواری باشی دەبێت بۆ زیاتر نوێشکردن و قورآن خوێندن و ذکری و یادکردنی پەروەردگار بەڵام ئەگەر بە دوو دوو سێ سێ و زیاتر بچینە مزگەوت پێکەوە قسە دەکەن و قورآن خوێندن و ذکر و فکریان لەبیر نامێنێ و ئەموانەیەش پیاو ساڵح و زانای ئیسلام گراری کوڕی حڕە پێمان دەفەرمێت عەبدوڵای کوڕی ئەجڵەح دەڵێت دیڕاری حڕەم ڕەحمەتی خوای لێ بێ کاتێ لە ڕۆژی جمعەکاندا سەردانمان دەکرد پێی دەفەرمووین پێم خۆشە بە کۆمەڵ نین بۆ سەردانم بەڵکو خۆزگە یەک یەک دەهاتن بۆ لام و بۆ مزگەوت چونکەگەر بە کۆمەڵ بێن لە ناو یەکا قسە دەکەن بەڵام ئەگەر یەکێک بێن ئەوە باشترە چونکە بواری خەتمکردن و ذیکردنی زیاترتان دەبێت بەسە بۆ گەورەیی مزگەوت و خۆشویستنی کە هەر کەسێ مزگەوتێک دروست کات خی گەور لە باشدا خانوێکی شەهانەی بۆ دروست دەکات پێغەمبەرمان سەڵ الله عليه وسلم فەرموێتی هەر کەسێ مزگەوتێک دروست بکات لەبەر خوا خوش لە باشدا کۆشکێکی بۆ دروست دەکات برای ساڵحم خوا ساڵحەت کات جا دەستم بەدامێنت کە چوویتە مزگەوت زۆرێ لە بەنداتی ئەنجام بدا ئەگەر تااقەتی ئەوەت نییە عیبادت بکەیت حەقوایە ڕۆڵە ڕۆت بۆ بکرێت و ئەمەش پیاو ساڵحی بەسرە پێمان دەڵێت زانا و پیاو ساڵحی مەزنی بەسرە حەسەنی بەسری ڕەحمەتی خوای لێبێ چوو بۆ مزگەوت و لە پاڵ کۆمەڵێک کەسدا دانیشت کە ئاڵلقەیەکیان دروست کرد بوو لە ناو خۆیاندا قسەیان دەکرد گوێی بۆ شکردن پاشان فەرمی ئا ئەمانە لە عیبادەتکردن و خواناسی بێتاقەت بوون وانە لێ هاتووە قسەی دنیای لە عیبادت ئاسانترە لەلایەن وەرع و لە خواتەسانیان کەم بۆتەوە بۆیەوە قسە دەکەن هاوڵانی پێغەمبەر صل الله عليه وسلم کە سەرمەشقی ساڵحانی ئومەتەکەمانن هەر کاتێ بەڵا و پێشاتەی خراپیان بەدی کردبێت وەک هەوری ڕەش ڕەشەبای تون هەورە بروسکەیان زەمین لە زەیان ئاگر پرژێنیان لافاویان هەر شتێکی تر لەم شێوانە کە بۆنی تووڕەبوون و خەشم و پەروەردگاریان لێدێت هاوڵان زۆر ترساون و خێرا تاکە پەنان ماڵەکانی خوا بوو خۆیان دەگەیاندە مزگەوتەکان و تەوبە و داوای لە خۆشببوونیان لەخوا دەکرد و ئەمەش چەند نمونەیەکی سەرەتا سەرمەشقمان ئەنەسی کوڕی مالیکە عەبدوڵای کوڕی نەزر دەڵێ، لە سەردەمی ئەنەسی کوڕی مالیکدا خوای لێ ڕازی بێ، دنیا تاریک بوو، ڕۆژی ڕۆشن وەک شەوی تاریکی لێ هات و پاش ئەوەی دنیا ڕووناک بوی ئەوە چوومە خزمەت ئەنەس و لێم پرسی، ئەی باوکی حەمزە! لە سەردەمی پێغەمبەری خوادا صلی اللە علیه و سلم شتی وا ڕووی داوە لێتان؟ ئەویش فەرمووی، پەنا بە خوا، لەو سەردەمەدا ئەگەر بایەکی توندیش هەڵی بکردایە، هەموو بە پەلە بەرەو مزگەوت ڕامان دەکرد. تا بزانین کام ما زووتر خۆی دەخات بە مزگەوتەکەدا لە سەردەمی زانای خواناس و ساڵح علی کوڕی بەکار ڕەحمەتی خوای لێبێ هەورێکی ڕۆژ تێپەڕی بزانین چی فەرمۆ لەو بارەیەوە ئەبوو زەکەریای هەمەدانی دەڵێت لە خزمەت علی کوڕی بەکاردا بووین و لەو کاتدا هەورێکی ڕەش تێپەڕی و منیش پرسیارێکی فەقیم لێکرد و ئەویش پێوتم بێدەنگ بە تا ئەم هەورە تێدەپەڕێ ئەی ناترسی ئەم هەورە بەردی بێبێ و ببارێت بەسەرماندا